حەسەنی زێڕنگەر هاواری کرد نەگبەت هەی خوانەناس ئەمە ئاگر پەرستیشی پشت لە پەروەردگاری دروستکەری شەو ڕۆژ ئەمە چ نەگبەتیەکە ئەمجا ئاگر پەرست و ڕەبوتی بۆ بە قسەم ناکەیت هەی سەگی عرب حەسەن بە قسەی نەکرد ئەمجا خۆی هەستا و کڕنوشی بۆ ئاگرەکە بردو کە هەستایوتی بەدەمدا حەسەن لەسەر زەوی درێژ بکەن داوای قەمچێکی کرد و بەر بۆ لێدانی حەسەنی زەڕەنگەر تاکو گیانی کرد بە خوێن حەسەنیش هەر هاواری ئەکرد بەڵام کەس بەزەی پێدا نەئەهاتەوە ئەمجا سەرێکی بەرز کردەوە ڕوانیە ئاسمان فرمێسک لە چاوی هاتە خوار وەک باران وتی من گوێ لە مستی فەرمانی باریم گەر خۆی ڕازی بێ من نییە لاریم زۆریان لێکردم پێشیان کردم خوایە بیخەیتە بەر گوناهباریم ئەمجا عەجەمی وتی دای بنێن و خواردنی بۆ بێنن کە خواردن و خواردنەوەیان بۆ هێنانەی خوارد ئیدی ئاگر پەرست شەو و ڕۆژ ئەشکەنجەی ئەدا حەسەنیش ئارامیە گرت و لەخوا ئەپاڕایەوە پاپۆریش بە دەریادا ئەڕۆشت سێ مانگ بەڕێوەبوون تاکو خوا باەکی بۆ ئەو پاپۆڕە نرد دەریایان لەبەر چاو ڕەش بوو شەپۆلەکان بەسەر یەکدا شکانەوە بە جۆرێک دەریاوان و کەشتێوانەکان وتیان ئەمە هەمووی غەزەبی خوایە لەبەر ئەو لاوە لەم کەشتی ئاڵاوە کە ئەوە سێ مانگە ئەم ئاگر پەرستە ئەشکەنجەی ئەدا بۆیە لە ئاگر پەرستە کە ڕاست بوونەوە پیاو و نۆکەرەکانیان هەموو کوشتن تەنیا عجەمی ئاگر پەرستیان نەکوشت شەهرەزاد شەوی حە سەد و هەشتا و سێ. شەهرەزاد وتی کە کابرای ئاگر پەرست بینی پیاوەکانی کوژران زانی خۆشی ئەکوژن بۆیە خێرا جلە چڵکن و دڕاوەکانی حەسەنی داکەن و بەرگێکی نوێی کردەبەر و سەری ماچ کرد و داوای لێبوردنی لێکرد و پەیمانانی پێدا لە یەکەم دەرفەتدا بیباتەوە بۆ وڵاتی خۆی حەسەن وتی جا چۆن بڕوات پێ بکەم ئاگر پەرست وتی کوڕی خۆم گەر تاوان نەبوایە لێبوردنیش نابوو ئەمەم بۆیە لەگەڵ کردی تاکو فێری ئارام بوونت بکەم ئەمەش ویستی خی لەسەر بووە حەسەنیش سوپاسی خی کرد گردنی کابرای ئەجەمی ئازاد کرد کەشتێوان و سەرنشینان زۆریان پێخۆش بوو حەسەن لە شکەنجە ڕزگاری بوو ڕەشەبا و شەپۆ لە توندەکانی دەریا نەمان ئەم جا حەسەن لە ئاگرپەرستی پرسی ئەی ئێستا بەرەو کوێ ئەڕۆین ئەوێش وتی کوڕی خۆم بۆ چێوی هەوران ئەڕۆین لەوێ ئەو کانزا کیمیایی هەیە کە بۆ زێڕەکە بەکاری ئەبین سوێندیشی بە ئاگر خوارد کە هیچی لە دڵانیە بەرامبەر حەسەن حەسەنیش دڵی بە قسەکەی خۆش بوو ئیدی ڕۆژانە نانی لەگەڵە خوارد جلوبەرگی ئەوی بەکارەهێنا سێ مانگی ڕەبق بەڕێوە بوون لەو دەریایەدا تاکو لە کەنارێکدا لەنگەریان خست کە هەمووی بەردی خڕ بوو ڕەنگی سپی و ڕەش و زەرد و سوور تاکو چاو بڕبکە هەر خڕە بەردی ڕەنگاو ڕەنگ بوو ئەمجا عەجەمی بە حەسەنی وت دەی با داببەزین ئامۆژگاری کەشتیەوانی کرد ئاگای لە شتەکان بێ هەردووکیان ڕۆشتن تاکو لە چاو ون بوون ئەمجا ئاگرپەرست تەپڵێکی زۆر بچووکی لە گیرفانی دەرهێنا کە مز بوو بە ئاوریشم لێواری داپۆشرا بوو نەخشی زێڕینی لەسەر کرابوو چەند تەلسمی بەسەرەوە بوو دەستی کردە تەپڵ لێدان کە لێبەوە تەپوتۆز لە دوورەوە دەرکەوت حەسەن زۆری پێ سیر بوو ترسی لێنیشت و ڕەنگی تێکچوو پەشیمان بوو کە لەگەڵی داهاتە ئەو شوێنە ئاگر پەرست سیرێکی کردوتی ئەوە چیتە پێموتی ترست لە من نەبێ ئاخر کارەکەی من تەنیا بە ناوی تۆ ئەنجامەدرێ ئەگەر نا لە کەشتەکە دام نەبەزاندی دڵخۆش ببە ئەو تەپ و تۆزەی شتێک کە ئێمە سواری ئەبین و لە بڕینی ئەم ڕێگا دوور و درێژە ڕزگارمانەکە هێندەیان زانی سێ کەژاوە پەیدا بوو هەریەکەیان سواری یەکێکیان بوو شتومەکی پێویست کە پێیان بوو خستیانە سەر کەژاوەی سێم و کەوتنەڕێ حەوت ڕۆژ بەڕێوە بوون ئەمجا گەشتە زەویەکی دەشتایی پان و پۆڕ کە دابەزین سەیری ئەم لاو ئەولایان کرد گومەزێکیان بینی کە لەسەر چوار کۆڵەکەی زێڕین وەستا بوو ئەوانش چوونە ناوی خواردیان و خواردیانەوە خەریکی حەوانەوە بوون حەسەن لای کردەوە شتێکی بەرزی بینی لە ئاگر پەرستی پرسی ئەی ئەوە چییە؟ ئەیژوتی ئەوە تەلارە حەسەنوتی نەچینە ژوورەوە سێرێکی بکەین و کەمێک تێیدا بحەوێنەوە ئاگرپەرست و ڕەبووتی باسی ئەو کۆشکم بۆ مەکە ئەوە دژمنێکی سەرسەختی منی تایە تووشی بەسەرهاتێک بووم لەگەڵیدا ئێستا کاتی جێڕانەوەی نییە ئەم جا لە تەپڵە بچووکەکەی دایەوە سێکەژاوەکە پەیدا بوونەوە دیسان سوار بوونەوە حەو ڕۆژی دی بەڕێوە بوون ڕۆژی هەشتم پرسی حەسەن ئەوە سەیری چیەکەی ئەیژوتی ئەو هەورانەی ڕۆژهڵات و ڕۆژاوە ئاگر پەرست وتی کاکە ئەوانە هەور نین ئەوە کێوێکی زۆر بڵندە سەری بەتەمە هێندە بەرزە هەور ناکەوێتە سەرویەوە ئەوە ئەو کێوەیە کە ئێمە بۆی هاتوین و پێیدا سەرەکەوین و کارەکەمان لەوێ بە تۆ کرێت حەسەن دەستی لە ژیانی خۆشت و بە ئاگرپەرستی وت بۆ خاتری ئەوەی ئەی پەرستی لە ڕاستیدا بۆچی هاتوویتە ئێرە ئاگر پەرەز وتی ئەو جیایی کە مادەی کیمیایی کارەکەی ئێمەی لێ دەرەهێنرێت تەنیا لەسەر ئەو شاخە ڕوێت و ئەبێت هەورەکان بە نێو ئەو جیایەدا بڕۆن ئەگەر ئەو جیایمان دەستکەوت پیشانتە دەم ئەم کارەی ئێمە چۆن کیمیاییەکە حەسەنیش لە ترسان داوتی ڕازەکەی بەڵام لە مێشکی خۆیدا دەستی لە ژیان شت بوو زۆر پەشیمانی ئەوە بوو کە بە قسەی دایکی نەکرد بوو بەم شعرەش دڵی خۆی دایەوە. سەرنج بە چۆنە کاری ئەو خوایە ناخۆشی هەردەم خۆشی لە دوایە بێورە مەبە تووشی کێشە بووی بەزەی خوا هەر لە بن نایە ئەم جاکەوتنە ڕێ تاک و گەشتە و شاخە حەسەن سەیری سەرەوەی کرد کۆشکێکی بینی باگرپەرستی وت ئەی ئەو کۆشکە چییە؟ ئەیژوتی ئەوە لانەی شەیتان و جنۆکە و دێوانە. لە کەژاوەکەی دابەزی و بە حەسەنی وت، تۆیش داببەزە. ئەمجا سەری حەسەنی ماچ کرد وتی، هیچ ترسێکی ئەو کۆشکەت نەبێ، خۆم ئەتپارێزم، بەڵام توخوا کوڕەکەم، کە چووینە کۆشکەکەو خیانەتم لێ مەکە و هەرچییەکمان هێنا بۆ خۆمان ئەوە وەکو برا بەشییەکەین. حەسەنیش وتی، بەسەرچاو. ئەمجا سەری تورەکێکی هەڵپچڕی و دەستاڕێکی بچووکی تیا دەرهێنا و هەندێ گەنمیشی لە تورەکێک داهێنا و بە دەسهاڕەکە هاڕی، ئەمجا ئاوی تێکرد و شێلای، کە بوو بە هەویر، سێ گونکی لێ دروست کرد. ئەمجا ئاگرێکی بۆ کردەوە و سێ گونکەکەی پان کردە و کردی بە نان. ئەمجا تەپڵەکە و قوماشە نەخشەکەی دەرهێنا، دەستی کردە تەپڵ لێدان. هەر سێ کەژاوەکە ئامادە بوون. کەژاوەیەکیانی هەڵبژارد و سەری بڕی و پێستی کەن. ئەمجا بە حەسەنی وت، ئەوە پێستی. ئەم ئەسپی کەژاوەم ئامادەیە بێت بچیتە ناوی و سرت ئەدورم چاوەڕێەکەین تاکو و بازە گەورەکە دێت بە چنگەکانی هەڵتەگرێت و ئەتباتە سەر ئەو شاخە و لەوێ ئەنیشێتەوە ئەمجا تۆ بەو چێردەی پێتە پێستەکە بدڕە و وەرە دەرەوە ئیدی بازەکە لێت ئەترسێت و هەڵەفرێت و ئەڕوا ئەم جا لەسەر شاخکەەوە بانگم کە منیش پێت ئەڵێم چی بکەی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەمجا سێ تیانە ئاوی پڕی خستە پێستەکە و سەرەکەی بەسەر حەسەن دا دووریەوە خۆی دوور کەوتەوە بازە گەورەکە هات و پڕی پێدا کرد و بڵندی کردە و بردی کە حەسەن هەستی کرد دانرا بە چێردەکە پێستەکەی دڕی و هاتە دەر ئەمجا بانگی ئاگر پەرستی کرد ئاگر پەرست لە خۆشی دا کەوتە هەلەکە سەما وتی بەرەو دوای خۆت بڕۆ و چیت بینی بۆم باس بکە بەرەو دوا هەڵگەڕای و ڕۆیشت، دارێکی زۆری بینی، ئەمجا هاواری بۆ ئاگرپەرست کرد و پێی وت، ئەویش وتی، ئەو دارانە مەبەستی ئێمەیە و هەر بۆ ئەوەش هاتووین، حەسەن گیان شەش گورزە دار بێنە و بۆم بەر بدە خوارەوە، ئەو دارەیە کیمیای لێ دروست ئەکەین و دواتر زێڕی لێ دروست ئەکەین. ئەمجا کەوتە دروست کردنی گورزەکان و یەک بەدوای یەکدا بەری دانەوە. کە دارەکانی بینی هاواری کرد، سەگە پیس، ئەوە کاری من تەواو بوو، تۆیش بۆ خۆت بەسەر ئەو شاخەوە بژی. کە وەڕس بووی خۆت بەربدەوە با پارچە پارچە ببی ئەم جا پشتی تێکرد و جێ هێشت حەسەنی ژووتی لە حولە ولا قوتە ئللا بلا علی عظیم ئەم سەگەری سان فریوی دام ئەم جاکەوت تەلاوانەوەی خۆی وتی گەر خوددا بەڵی کەسێ ویستی بوو تووشی چاوبەستی و هەم دەمبەستی بوو گوێ بەمس ئەبێ و چاوی دڵی کوێر ژیری جامە بێ و تووشی پەستی بوو هەر کێشە ڕوویدا و ترازا و تەواو ژیری ئازاد و هەم سەربەستی بوو مەپرسە بۆچیە و کارە ڕوویدا قەزا و قەدەرە و پڕ بە پێستی بوو ئەمجا هەستایە سەر پێ و سەیری ئەم لاولای خۆی کرد و بەسەر شاخەکەدا کەوتەڕێ هەر ڕۆیشت تا گەشتە ئەو سەری شاخەکە کە سەیری خوار خۆی کرد دەریایەکی شینی بینی کە شەپۆلەکانی بەیەکدا ئەشکانەوە هەر شەپۆلێکی بە هێندەی کێوێک بوو بۆی دانیشت و دەستی کردە قورآن خوێندن ئەم جاکەوتە نزا و پاڕانەوە کە خوا لەم قۆرتە ڕزگاری بکە نوێژی مردووی بۆ خۆی کرد هاتە خوارتر وەم جا خۆی بەردایە و نێو دەریاکە شەپۆلی دەریا هەڵیگرت ئەم لا ئەو لە تاک و خوا بەزەی پێدا هاتەوە و لە کەنارێکدا گیرسایە و لە ئاوەکە چوە دەرو سوپاسی خی کرد ئەمجا بەو ناوەدا گەڕا بۆ شتێکە بیخوا کەورتر سەرنجی دەوروبەری دا بینی ئەمە هەمان شوێنی بارامی ئاگر پەرست و خۆی بوون کە یەکەم جار هاتن سەعاتێک بەڕێوە بوو ئەم جا کۆشکێکی بینی کە سەری لە هەورەکان بوو چووە ژوورەوە و بیری کەوتەوە کامە و کۆشکێ کە بارامی ئاگر پەرست ئەیوت ئەو کۆشکە دوژمنی منی تیانیشتەجێە بۆیە بەخۆی وت هەر ئەبێ بچمە ژوورە بەڵکو ڕزگاری من لەسەر دەستی ئەو دوژمنەی ئاگر پەرستەدا بێ کە چووە دەروازەکەی تاکو بچێتە ژوورەوە بینی کراوەیە، کە چووە ژوور لە داڵانەکەیدا سەکۆیەکی بینی کە دوو کچ لەسەری دانیشتبوون هەر ئەدووت مانگی چواردەن، تەختە شەتڕەنجێک لە نێوانیاندا بوو یارییان ئەکرد، یەکێکیان سەری بڵند کرد کە حەسەنی بینی بە دڵخۆشیەوە هاواری کرد، ئەرێ بەخوا ئەوە ئادەمیزادێکە، پێم وابێ ئەمە ئەوەیە کە بارامی ئاگرپەرست هێنابووی. من حەسەنم ئەو پیاوە هەژارەم کە تۆ ئەڵێی کچە بچووکەکە بە خوشکە گەورەکەی وت ئەوە تۆ ئاگادار بە ئەمە برای منە پەیمان بێ لای ئەو خوایش بە مردنی ئەمرم و بە ژیانی ئەژیم بەختیارە بم بە دڵخۆشیە و ئەگریم بە گریانی ئەم جا هەستا و دەستی گرت و بردیە کۆشکەوە ئەم جا چەندین جۆر خواردنی بۆ ئامادە کرد خۆی و خوشکەکەی لەگەڵی دانیشتن و نانیان لەگەڵ خوارد کە سفرە هەڵگیرا کچە بچوو گوتی دەی بەسەرهاتی خۆتمان بۆ بگێڕەوە لەگەڵ ئەو سەگە ساحیرە خوێڕیە لەو کاتەوەی کە تۆی گرت تا ئەو کاتەی لە دەستی ڕزگارت بوو دوای تۆ ئێمەش بەسەرهاتی خۆمانت بۆ باسەکەین بەدەست ئەو سەگەوە ئەمجا حەسەن کەوتە جێڕانەوە هەر لە نوکەوە تاکو ئێستاش ئەوانیش پێیانوت ئاخۆ لەبارەی ئەم تەلارەوە پرسیارت لێکرد ئەویش وتی بەڵێ کە پرسیارم لێکرد وتی ناوی مەهێنە ئەمە تەلاری شەیتان و دێو و درنجە دوو خوشکە زۆر توڕەبوون پرسیان ئەو ئێمەی بە شەیتان و جنۆکە داناوە حەسەن وتی بەڵێ خوشکەکەی حەسەن وتی بەو خوایە بێت بە خراپترین شێوە بیکوژم حەسەن وتی ئەو ساحیرێکی بەدەسەڵاتە چۆن دەستت ئەیگاتێ بیکوژی ئەیش وتی ئێستا لە ڕەزێکدایە ناوی مەشیرە بەم نزیکانەی کوژم خوشکەکەی وتی بڕوا بە حەسەن بکە ڕازەکە بەڵام تۆ باسی خۆمانی بۆ بکە با زانیاری لەبارەی ئێمە لەلابێ کچە بچکۆل وتی براکەی من ئەوە بزانە ئێمە شازادەین باوکمان شایەکی جنۆکە بووە لەشکر و سوپای دێوانی هەبووە خوا حەو کچی پێ بەخشیوە ئەمەندە گێل و خۆ بە زلزان بووە ئێمەی نەداوە بە شوو ئەم باوکەم ڕۆژێک وەزیرانی کۆ ئەکاتەوە و لێیان ئەپرسێ ئێوە ئەتوانن شوێنێکم بۆ بدۆزنەوە کە هێشتا کەس بۆی نەچووبێ نە ئادەمیزاد و نە جنۆکە ئەو شوێنەی نەدیبێ ئەبێت دار و درەختی بەرداری تیابێ ئەوانیش پرسیان ئەی پاشای زەمان چی تێدا ئەکەی ئەیژوتی هەر حەو کچەکەم ئەبەمە ئەوێ پێیان وت تەلاری سەر لوتکەی شاخی نێو هەوران ئەوەی دێوەکەی حەزرەتی سولەیمان سڵاوی خوای لێبێ لێ یاخی بوو دروستی کرد بۆ ئەوان زۆر باشە و باکچەکانی تۆی تیابن شوێنێکی سەختە و دەستی کەسی پیاناگا چواردەوریشی ڕەز و باخە و کەس ناگاتە ئەو شوێنە جۆگە ئاوی پێداڕوە کە ئەڵەی بەفراوە هێندە ساردە تەنانەت ئەگەر گەڕوگولیش لێی بخواتەوە نەخۆشیەکەی ئەپەڕێنێ کە باوکم ئەمەی بیست ئێمەی ناردە ئەم تەلارەوە چەندین سەربازی ناردە لامان پاسەوانمان بن هەر کاتێک ئارەزووی سەفەری بواە لە تەپڵی ئەدا ئیدی سوارەیەکی زۆر ئامادە ئەبوون ئەویش ئەسپێکی هەڵەبژارد و سواری ئەبوو ئەوانی دی ئەگەڕانەوە شوێنی خۆیان ئەگەر باوکم بیویستایە ئێمە ببینێ ئەوە بە ساحیرەکانی ئەوت و ئەوانیش ئێمان ئەبردە بەردەستی ئەماینەوە تاکو و تاسەی لێمانشکە ئێمەش چیمان بیویستە لە باوکمان ئەسەن ئەمجا ئەیان بردینەوە شوێنی خۆمان ئێمەش پێنج خوشکمان هەبوو ڕۆژێکیان چوو بوون بۆ ڕاوشکار لەو بیابانەدا کە پڕ بوو لە ئاژەڵی دڕندە. هەر جارە سەرەی من و ئەم خوشکەم بوو ئێمە ماینەوە تاکوو خواردن ئامادە بکەین بۆیان و چێشتیان بۆ لێ بنێین. ئێمەش هەمیشە ئەپاڕاینەوە لە خوا کە ئادەمیزادێک بنێرێ بۆمان تاکوو ژیانمان خۆش بکا. ئێستاش سوپاس بۆ خوا کە دڵی ئێوەی بۆ نەرم کردم. ئەمجا خوشکەکەی دەستی گرت و بردیە ژوورێک. هەندێ قوماش و فەرشی بۆ هێنایە دەر کە لە دنیادا هیچ کەسێک نەیبووە. دوای سەعاتێک خوشکەکانی لە ڕاوشکار گەڕانەوە، نێچیرەکانیان دانا. دوو خوشکەش باسی حەسەنیان بۆ کردن، زۆر دڵیان پێی خۆش بوو، چوونە ژوورەکەی و بەخێریان هێنا. ئەمجا بە جۆرێک هۆگریان بوو، لەگەڵیانە چووە ڕاو و نێچیری بۆ سەرەبڕین. ئیدی شوێن قامچییەکانی پشتی ساڕێژ بوون، بگرە قەڵەویش بوو. هێندە لە خۆشیدا بوو لەگەڵیان ئەچووە دەشت، ئەو ڕەز و باخانە گەڕا ڕاویە کرد ئەوانیش زۆر ڕێزیان لێگرت ئەمیش زۆر زوو ئالوودەی دوو کچەکە بوو کچە بچووک بەسەرهاتی پێکەوەبوونی بارامی ئاگر پەرست و حەسەنی بۆ جێڕانەوە وتی بە ئێمەی وتووە ئەوانە شەیتان و جنۆکەن ئەوانیش سوێندیان خوارد کە ئەبێ بیکوژن ساڵی دواتر هاتەوە و لاوێکی مسلمانی هێنابوو کە کۆت و زنجیر کرابوو پێوەنی لە قولەپێنرابوو ئەشکەنجەش درابوو هێنایە بەر دەروازەی کۆشکەکە و حەسەنیش لەو کاتەدا لەسەر جۆگە ئاوێک دانیشتبوو لە سای سێبەری درەختێکدا کە حەسەن ئەمەی بینی ڕەنگی زەرد هەڵگەڕا دەستەکانی پێکدادا بە کچەکانی وت تو ئەو خوایە خوشکەکانم یارمەتیم بدەن با ئەو بکوژم ئەوە خوا هێنایە بەردەستی ئێوە ئێستا ئەو لاوەی لەگەڵیدایە موسڵمانە کوڕە دەوڵەمەند و ناسراوە. خێراکچەکان زرێپۆشیان پۆشی و قەڵغان و شمشێریان هەڵگرت و حەسەنیش بە هەمان شێوە و ئەسپێکی ڕەسەنیان بۆ هێنا کە گەیشتە سەری ئاگر پەرستیان بینی و شترێکی سەربڕی بوو کەوڵی کردبوو خێرا خێرا بەلاوەکەی وت بچۆ ناو ئەم پێستەیەوە بێ ئەوەی ئاگر پەرست ئاگای لێبێ لە پڕێکدا شیڕاندی بەسەریدا ئەو داماوەش هەر خەریک بوو زیڕە بکە وتی دەست بگێڕەوە مەلعونی زۆردار دوژمنی خوا ئەی لەسەر ڕێی خوا دەرچوو ئەوە پشت لە خواکەیت و خۆرە پەرستی کە ئاوڕیدای و حەسەنی بینی وتی کوڕی شیرینم چێ توێ ڕزگار کرد و هاتیەوە سەرزەوی حەسەنوتی خوارزگاری کردم لە کوشتن گاوری زەندیق بمرە هەی تەریق تۆ خۆت بە منە دوت هەر کەس پیس بێت نان و نمەک ئەیگرێ خوا تۆڵەی لێکاتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی حەسەن لێ چووە پێش و شمشێرێکی لێدا کوشتی و دەم و دەزمرد ئەم جاتورەکەکە هێڵگرت و کردەوە تەپڵەکەی دەرهێنا و کەوتە لێدانی، سێ ئەسپ و کەژاوەکە پەیدا بوون، ئەمجا لاوەکەی لە کۆت و زنجیرەکەی ڕزگار کرد، سواری یەکێکیانی کرد، ئەوی تریانی لە خواردن و ئاو بار کرد، ئەمجا پێی وت، ئیدی کوێت پێ باشە بە دڵی خۆت سەفەری بۆ بکە. ئەویش سوپاسی خوای کرد و حەسەن کە ڕزگاری کرد، کەکچەکان بینیان حەسەن دای لە ملی ئاگرپەرست، زۆر دڵیان بە حەسەن خۆش بوو، زۆر موعجیب بوون بە ئازایەتیەکەی سوپاسیان کرد و دەست خۆشیان لێکرد وتیان حەسەن کارێکت کرد دڵی هەمومان ئاوی خواردەوە پاشامان پێی دڵشاد بوو ئەم جا لەگەڵ کچان گەڕایە کۆشک و دەستی کرد بە خواردنەوە پێکەنین لە کاتێکدا لەو پەڕی خۆشی و شادی دابوو دایکی هەر لە بیر نەبا بوو سەیری کرد لە دوورەوە تەپ و تۆزێکی گەورە بەرز بۆوە کە بەری خۆری گرت کچان پیانوت هەستە بچۆ ژوورەکەی خۆت خۆت بشارەوە حەزیشەکەی بچۆ نێو ڕزەکەەوە و لە نێوان ئەو درەخت و دار مێوانەدا خۆت بشارەوە ئەوی شەستا و چووە ژوورەکەی خۆی و دەرگای لەسەر خۆی داخست دوای سعاتێک تەپ و تۆز نەما و سوپایەکی زۆر دەرکەوت کە سوپای پاشای باوکیان بوو کە گەیشتن بار و بارخانیان داگرت و دەواریان هەڵدا بە چوار دەوری کۆشکدا و سێ ڕۆژ مانەوە و کچان پەزێراییەکی باشیان کردن کچان هەواڵیان پرسی ئەوانیش وتیان پاشا ئێمەی ناردووە بە شوێن ئێوەدا کچان وتیان خێرە سەرکردەکان وتیان چەند پاشایەک ئاهەنگ ئەگێڕن باوکیشتان ئەوێ ئێوەش ئاهەنگەکە ببینن کچان پرسیان چەندمان پێچێ وتیان نزیکەی دوومانگێک کچان چوونە ژوورەکەی حەسەن و ئەو هەواڵیان پێڕاگەیان وتیان ماڵ ماڵی خۆتە بۆخۆت ئەم دوو مانگە لێرە ببە بێخم بە کەس ناگاتە ئێرە ئەوەش کلیلی هەموو کۆشک بەڵام ئەم دەرگیان هەرگیز نەکەیتەوە پێویستت بەو دەرگایش نییە ئەم جاخوا حافیزیان لێکرد لەگەڵ سوپاکەدا ڕۆشتن ئەویش کە بە تەنیا مایەوە زۆر دڵتەنگ بوو ئەمەی بۆوتن سەری ئەم دنیام لە یەک هاتەوە بەبیری شێوا و دڵی ماتەوە ئەستێرەی بەختم ڕووناک بوو بەوان ئێستاش فرمێسکم چاو ئەشواتەوە کە ئەوم ڕۆیی زوو خەوم ڕۆیی دڵوێڵ بوو ڕۆیی وا بە دواتەوە تۆ بڵێی دەوران دەورێ بگۆڕێ بەو نازدارانە شادم کاتەوە